بەشی حەوت کولتوری موڵکداری ژیان دوو ڕێڕەوی هەیە مرۆڤ دەجوڵێت و کاردەکات بەرهەمهێنەر و دروستکەرە بە کورتی مرۆڤ کەسێکی بکەرە. وەلێ مرۆڤ هیچ کاتێک لە بۆشاییەوە هەڵسوکەوت ناکات و بە بێ جەستەی و بە بێ جیهانی ڕۆحی خۆی هەڵسوکەوت ناکات. بەڵکو لە سەری پێویستە لەگەڵ شتەکان هەڵسوکەوت بکات. هەموو هەڵسوکەوتەکانی ئاماژە بەو شتانە دەدەن کە خۆی دروستیان دەکات یان دەیانگوێزێتەوە. جا ئەم شتانە زیندوو بن یان نا. یەکەمین شت کە پێویستە هەڵسوکەوتی لەگەڵدا بکات جەستەی خۆیەتی، پاشان ئینجا هەڵسوکەوت لەگەڵ شتەکانی تردا دەکات وەکو، هەڵسوکەوتکردن لەگەڵ تەختە بۆ ئەوەی ئاگری پێ بکاتەوە یان خانووی پێ دروست بکات، یان لەگەڵ سەوزەوات و ئاژەڵ و گەنم و جۆ بۆ ئەوەی نانی دەست بکەوێت، یانیش لەگەڵ لۆکە و پەژم بۆ ئەوەی پۆشاکی پێ دروست بکات. لەگەڵ پێشکەوتنی شارستانیشدا عالەمی شتەکان ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر دەبن هەروەها لە لیستی شتەکانیش چەک و تەقەمەنی و ماڵ و خان و بەرە و کتێب و ئامڕازە زۆرەکان پاپۆڕ و ئوتومبێل و فڕۆکەی بۆ زیاد بوو لەسەر مرۆڤیش پێویستە لەگەڵ ئەم شتانە و ئەوانەی پێشووتریش هەڵسوکەوت بکات بەڵام ئاخۆ مرۆڤ چۆن لەگەڵ شتەکاندا هەڵسوکەوت دەکات؟ ئەو بەرهەمیان دەهێنێت و دەیانگۆڕێت بۆ ئەوەی بیان کات بە شمەکی بەکارهێنان هەموو کاتێک شتەکان خۆی لە خۆیاندا بە هیچ کارێک هەڵناسن تا ئەو کاتەی مرۆڤ وایان لێ دەکات کە خۆیان ببنە شمەکی بەرهەمهێنەر جێگەی گوتنە شتەکان و کارەکان بە پێی شارستانیەکان سیمای جیاوازیان هەیە لە کاتێکدا مرۆڤ لە سەردەمی ئەمڕۆماندا کۆمەڵێک شتی زۆر و هەمەجۆر دەوریان داوە. بەڵام مرۆڤ لە چاخی سەرەتایی و ڕاوکردندا تەنها لەگەڵ چەند شتێکی کەمدا هەڵسوکەوتی دەکرد، چەند ئامێرێکی کەم، ژمارەیەکی کەم و دیاریکراوی چەک و تۆڕی ماسی گرتن و شمەکێکی کەمی ڕاوکردن، جلوبەرگێکی کەم دیارە ئەگەر هەبوایە. خشڵ و زێڕێکی زۆر کەم. بەڵام بەبێ شوێنێکی تایبەتی نیشتەجێبوون. جێگەی ئاماژەیە دەبوایە مرۆڤی سەرەتایی یەکسەرو بە خێرایی خواردنەکەی بخواردایە، چونکە خراپ دەبوو، لە بەرامبەر ژمارەی ئەو شتانەی کە مرۆڤ هەڵسوکەوتیان لەگەڵدا دەکات، یان بە ئاسانی ئەوانەی کە لە دەوروپشتیدان، دەتوانین کێشی کارەکانی بپێوین. بە دڵنیاییەوە مرۆڤ هەست دەکات، دەبینێت و گوێ دەگرێت. دیارە ئەمەش بە شێوەیەکی توند پەیوەستە بە سیستەمی ژیانی مرۆڤەوە. مرۆڤ ئەو ئاژەڵە دەبینێت کە دەتوانێت بیکوژێت بۆ ئەوەی خۆراکی دەست بکەوێت. ئەو گوێی لەو دەنگانە دەبێت کە لە ترسێک یان هەڕەشەیەک ئاگاداری دەکەنەوە. دیارە گوێگرتن و بینین هەردووکیان ئامانجێکی بایۆلۆژی دابین دەکەن کە ئەویش مانەوەیە. مرۆڤ تەنها بە ئامانجی مانەوە گوێگرتن بەکارناهێنێت، بەڵکو سیمایەکی زیاتری هەیە، هەرچەندە لە ڕووی بایۆلۆژییەوە ئەمە هیچ ئامانجێکی بایۆلۆژی دیاریکراوی نییە تەنها ئامانجی گشتی نەبێت، کە ئەویش بریتییە لە بەرزکردنەوەی وزەی ژیان و تەندروستی و چالاکبوون. لە کاتێکدا مرۆڤ بە بێ ئامانج گوێ دەگرێت، ئێمە دەڵێین ئەو کەسە گوێ دەگرێت. مرۆڤ گوێ بۆ دەنگی باڵندەکان و نمنمەی باران یان دەنگێکی خۆشی مرۆڤێک دەگرێت، یان گوێ بۆ دەنگی تەپڵێکی خۆش دەگرێت، یان گوێ بۆ گۆرانی یان بۆ پارچەیەک لە مۆسیقای باخ دەگرێت. ئا لەم حاڵەتانەدا گوێگرتن سەر و ئەرکە بایۆلۆژیەکەی دەگرێتەوە. ئا لەم کاتەدا گوێگرتن دەبێتە دروستکەر و ئازاد. واتا نابێتە تەنها کاردانەوەیەکی بایۆلۆژی گرنگ. بە هەمان شێوەش ئەم حاڵەتە هەستی بینینیش دەگرێتەوە. کاتێک سەیری ئەو کارە هونەرییە جوانانەی سەردەمی کۆن و بەردین دەکەین یان وێنەی جوڵانەوەی مرۆڤ و ئاژەڵەکان دەبینی کە پێش سی هەزار ساڵ لەمەوبەر لەسەر دیواری ئەشکەوتەکان کردوویانە، لە یەک کاتدا سەیر دەکەین ئیشراقێکی زۆر بەسەر دەموچاویانەوە دەبینین و لە هەمانکاتیشدا ترسێکی زۆریش لەو وێرانکاریانە دەبینین کە بە دەستی مرۆڤ ئەنجامدراون. ئێمە توانیمان پاڵنەرە ناوخۆییەکانمان کە لە کارێکی بایۆلۆژییەوە سەرچاوە دەگرێت بۆ عالەمێکی ئازاد بگۆڕین، لە بوونێکی ئاژەڵییەوە بۆ مرۆڤ. دیارە ئەمەش هەموو هەستەکانی ترمان دەگرێتەوە وەکو دەست لێدان و بۆنکردن و چێژ وەرگرتن. گەر من پێویستم بەوە بێت کە نان بخۆم، چونکە جەستەم پێویستی بە خواردنە، ئەوە سیفەتی تەقلیدی ئەم کارە برسی بوونە. وەلێ کاتێک مرۆڤ بیەوێت بخوات چونکە خواردنێکی خۆش هەیە، ئەمە بێگومان ئاماژەیە بۆ هەستی چێژ وەرگرتن. ئەو خواردنەی کە بە جۆرێکی تایبەت دروست دەکرێت، یان دەتوانین بڵێین هونەری چێشتلێنان، وەکو موزیک و هونەر یەکێکە لە بەرهەمەکانی پێشکەوتنی شارستانی. لە هەمان کاتیشدا بۆنکردن بە هەمان شێوە پەیوەندی بە پێشکەوتنی شارستانییەوە هەیە. بە پێی بۆچوونی زانایان، هەستی بۆنکردن یەکێکە لە هەستە سەرەتاییەکان کە ئاژەڵەکان بۆ تێکەڵبوون لەگەڵ ژینگەکەیدا بەکاری دەهێنێت. هەستی بۆنکردن لای ئاژەڵەکان وەکو هەستی بینین وایە لای مرۆڤ کاتێک هەست بە خۆشی دەکەین کە بۆنێکی خۆش بۆن دەکەین بۆ نمونە وەکو بۆن کردنی عەترێکی خۆش هەستی بۆن کردن یەکێکە لە داهێنانەکانی مرۆڤی کۆن بۆن کردنیش دەچێتە قاڵبی شتە تەرفیهیەکانەوە و ناچێتە قاڵبی پێداویستیە بایۆلۆژیەکانەوە. ئەمەش هەستی دەستلێدانی شتیش دەگرێتەوە. لێرەدا دەمەوێت ئەم خاڵە بۆ خوێنەر ڕوونتر بکەمەوە، بۆ نموونە خەڵکێک هەن دەست لە کەسێک دەدەن وەک بڵێیت دەست لە پارچە قوماشێکەوە بدەن هیچ هەستێکیان ناجوڵێت، بەڵام خەڵکێکی تر هەن کاتێ دەست لە لاشەی کەسێکی تر دەدەن هەست بە گەرمی و سۆزێکی زۆر دەکەن. هەروەها لێرەدا کۆمەڵێک هۆکاری گرنگ هەن کە ئەو پێشبینییە پشتڕاست دەکەنەوە کە دەڵێت مرۆڤی سەرەتایی زیاتر کاری کرد و چالاکتر بووە تا مرۆڤی کۆمەڵگای پیشەسازی ئەمڕۆمان. لێرەدا دەمەوێت زیاتر ئەم خاڵەتان بۆ ڕوون بکەمەوە.